ان اللە سمیع علیم ئەی ئەو کەسانەی ئیمانتان هێناوە بە خوا و بە پێغەمبەری خوا، مەکەونە پێش خوا و پێغەمبەری خوا، واتە لە هەر مەسەلەیەکا کە ئەوان هێشتا بڕیاریان تیا نەدابێ، ئێوە دەستپێشخەری مەکەن و لە خۆتانەوە بڕیار مەدەن و لە خوا بترسن و خۆتان لە بێ فرمانی کردنی بپارێزن، بێگومان خوا گوێی لە هەموو شتێکە و بە هەموو شتێ ئەزانێ. لهم مغفرة وأجر عظیم بێگومان ئەوانەی دەنگی خۆیان لای پێغەمبەران نزمەکەنەوە و بە ئەدەبەوە قسە ئەکەن ئەوانەن کە خوا دڵی تاقی کردوونەتەوە و بۆ لە خوا ترسان ئەژێن ئەوانە لێبوردنیان بۆ هەیە لەلایەن خواوە و پاداشی گەورەیان بە نسیبەبێ فَأَصْبِحُوا عَلَىٰ مَا فَعَلْتُمْ نَادِمِينَ ئەی ئەو کەسانەی ئیمانتان هێناوە ئەگەر فاسقێ خەبەرێکی بۆ هێنان دەست بەجێ بەڕاستی مەزانن و بکەونە پەیجۆر تا بۆتان دەرەکەوێ ڕاستی و درۆیی هەواڵەکە چۆنە نەوەک بێ ئاگا و بە نەزانی خۆتان کۆمەڵە خەڵکێ گرفتار بکەن و پاشان لەو کارەی کردووتانە پەشیمان ببنەوە ئەگەر لە زۆر شتە کە داوای لێ ئەکەن بەگوێتان بکا تووشی دەردی سەری ئەبن بەڵام ئێوەیش لەبەر ئەوەی کە سوورن لەسەر قازانجی ئایینی ئیسلام داوای ئەو شتانە ئەکەن و خوا ئیسلامەتی و باوەڕی لا خۆشەویست کردوون و جوانی کردووە لە دڵتانا و کافری و گوناه و تاوانباری لا بێزراندوون و پیاوی عاقڵ و فامیدەش ئەوانەن حەزیان لە موسڵمانەتی و فەرمانبەرداری خوا و پێغەمبەری خوایە و ڕقیان لە کافری و تاوان و گوناهباریە. ان اللە یحب المقسطین ئەگەر دوو تاقم لە ئیمانداران لەناو خۆیانا بوو بە جەنگیان نێوانیان چاک بکەن و ئاشتیان بکەنەوە جا ئەگەر تاقمێکیان تەجاوەزی کرد بۆ سەر ئەویان لەگەڵ ئەو تاقمەیان بجەنگن کە تەجاوەز و دەستدرێژی کردووە تا ئەگەڕێتەوە بۆ ملکەچ کردن بۆ فەرمان و قانوونی خوا ئەوانەی ئیمانیان بە خوا و بە پێغەمبەری خوا هەیە برای یەکن، کەواتە ئێوەیش ئەی موسڵمانینە نێوانی جووتە براکانی خۆتان چاک بکەن و ئاشتیان بکەنەوە و لە خوا بترسن، بەڵکو هیوای ئەوە هەبێ خوا ڕەحمتان پێ بکا و میهرەبانیتان لەگەڵ بنوێنێ. با هیچ کۆمەڵە ئافرەتێ گاڵتە بە کۆمەڵە ئافرەتێکی تر نەکا، لەوانەیە کۆمەڵە ئافرەتە گاڵتەپێکراوەکە لە کۆمەڵە ئافرەتە گاڵتەپێکەرەکە چاکتر بن و غەیبەتی یەکتر مەکەن، چونکە کە غەیبەتی یەکترتان کرد ئەوە وەک ئەوە وایە خۆتانتان عەیبدار کردبێ، لەبەر ئەوە کە موسڵمانان هەموو یەکن و ناو و ناتورەی ناشرین و خراپیش بە یەکترا هەڵمەدەن. زۆر بەدناویە بۆ موسڵمان ئەمە کە پاش ئیمان هێنانی بە خوا و موسڵمان بوونی ناوبانگی بە لە دین دەرچوونی بزڕێ و هەر کەسیش تۆببە نەکا لە گوناهی ئەم کردەوانە و پاشگەز نەبێتەوە لێیان ئەوانە ستەمکارن و ستەمیان لە خۆیشیان و لە خەڵکی تریش کردووە. واتقوا الله إن الله تواب رحيم ئەی ئەو کەسانەی ئیمانتان هێناوە خۆتان لە گەلێ گومان بردن دوور بگرن چونکە هەندێ گومان بردن بە خەڵک گوناهە و مەکەونە پەیجۆری زانینی شتی پەنامەکی موسڵمانان کە تایبەت بە خۆیانە و با هەندێکتان غەیبەتی هەندێکتان نەکا ئیمانمان هێناوە، پێیان بڵێ، ئیمانتان نەهێناوە چونکە ئیمان باوەڕی بە دڵە، بەڵام بڵێن بەدەم موسوڵمان بووین و باوەڕ هێشتا نەچۆتە ناو دڵتانەوە و ئەگەر فەرمانبەرداری خوا و پێغەمبەری خوا بکەن خوا هیچ لە پاداشی کردەوەتان ناتەواو ناکا و پڕ بە پێستی چاکەتان پاداشتان ئەداتەوە، خوا گوناهبەخش و بەڕەحم و میهرەبانە. واللە بکل شیء علیم تۆ پێیان بڵێ، ئەوە ئێوە خوا لە ئایینی خۆتان ئاگەدارەکەن و سوێندی بۆ ئەخۆن کەوا موسڵمانن، لە کاتێکا کە خوا ئاگەدارە و ئەزانێ چی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە و بە هەموو شتێ ئەزانێ. والله بصير بما تعملون بەڕاستی خوا بە هەموو نهێنییەکی ئاسمانەکان و زەوی ئەزانێ و چاوی لە هەموو کردەوەیەکی ئێوەوەیە، ئیتر چۆن هیچی لێ ئەشاررێتەوە؟ عومەری کوری خەتاب ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە کە فەرموویەتی، خودا بەم قورئانە چینێ بەرز دەکاتەوە و چینێکیش دادەنەوێنێ.